هەزار و هەشت سەد و چل و حەوت ی زایینی هەتا هەزار و نۆ سەد و بیست و دوو ی زایینی ئەلکسەندەر گراهام بێڵ داهێنەری تەلەفون ساڵی هەزار و هەشت سەد و چل و حەوت ی زایینی لە شاری ئەدەنبرەی سەر بە سکۆتلەندا لەدایک بووە چەند ساڵێکی لە خوێندنگا میریەکان بردە سەر و پاشان بە سەرڕشتەیی خۆی و دارندەیی بنەماڵەکەی توانی ئاستێکی باش لە ڕۆشەنبیریدا پەیدا بکات. باوکی شارەزا و کارزانێکی باڵا بوو لە یەکاڵاکردنەوەی دەنگی مرۆڤ و ڕاستکردنەوەی وتە و یاددانی کەڕوڵاڵ. ئەمیش واتە بێڵ کە لەگەڵیدا بوو، کەوتبووە خولیای ئەو کارەی باوکیەوە. جا لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و یەک ی زایینیدا کاتێک کە چوو بۆ بۆستن لە ماساشوسی سەر بە وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا، لە سەرەتادا بەرنامەیەکی بۆ ئەو دۆزینکارانەی دانا تا گەیاندیە داهێنانی تەلەفون. ئەوە بوو پاش چەند هەفتەیەک لە شوباتی هەزار و هەشت سەد و حەفتا و شەش ی زەینیدا داهێننامەی پێ بەخشرا لەسەر ئەو کارە مەزنەی. سەیر ئەوەیە کەسانی تریش لەم بوارەدا کەوتبوونە کارەوە و چاوەڕوانی بڕوانامەکانیان دەکرد لە هەمان ڕۆژدا، بەڵام بێڵ پێش ئەوان بە کاتژمێرێک پێشنیارەکەی وەرگیرا و پەسەند کرا. پاش ئەوەی داهێننامەکەی پێدرا، یەکەمین تەلەفۆن خرایە ڕوو لە پێشانگایەک لە شاری فیلادلڤیا، زۆر سەرنجی خەڵکی ڕاکێشا و لە هەموو لایەکەوە پیرۆزباییان لێ دەکرد و ئافەرینیان دەکرد، کەچی لەگەڵ ئەوەیشدا کۆمپانیا یەکگرتووەکانی بروسکەی ڕۆژاوا ڕازی نەبوو ئەم داهێنراوە بە سەد هەزار دۆلاریش بکڕێت. لەبەر ئەوە بیڵ و هاوکارەکانی لە تەممووزی هەزار و هەشت سەد و حەفتا و حەوت ی زایینیدا کۆمپانیایەکیان بۆ خۆیان پێکهێنا، ئەم کۆمپانیایە بووە بەردی بناغەی کۆمپانیای تەلەفۆن و بروسکەی ئەمریکای ڕۆژاوا کە تا ئێستایش ناوبانگی هەر ماوە و بە برەوترین کۆمپانیای کەرتی تایبەتی دەژمێررێت لە جیهاندا. بیڵ و ژنەکەی لەو کۆمپانیایەدا لە سەتا پانزەی بەشیان هەبوو. نەیاندەزانی قازانج و سوودی کۆمپانیاکە چەند دەبێت. هەر لە ماوەی مانگێک ڕا نرخی لە بۆرسا گەیشتە 250 دلار پاشان لە مانگی تشرینی دووەمدا بەرز بۆ و گەیشتە هزار دلار بۆ هەر بەشێک ژنەکەی بێڵ پێش چەند مانگێک داوای دەکرد کە بەشەکەی بە 65 دلار بفرۆشرێت نەیدەزانی نرخی بەشێک ئابەم شێوەیە بەرز دەبێتەوە لە ساڵی 1970 زینیدا ڕەمەکیانە سەیەکی بەشەکەی تری فرۆشت کە هەر ئەو بەشە لە ساڵی هەزار و نۆ سەد و سی و سێ ی زایینیدا گەیشتە نزیکەی یەک ملیۆن دۆلار. ئەگەرچیش بێڵ بەو داهێنانەی ئەوەندە دەوڵەمەند نەبوو، بەڵام بە کارە زانستەکانیەوە هەر خەریک بوو، ئەوە بوو چەند داهێنانێکی بە سەرکەوتوانە بەدی هێنا و زۆر بایەخی پێ ئەدان، بەڵام بە شێوەیەکی سەرەکی بە ڕانمایی کەڕ و ڵاڵانەوە خەریک بوو، لەو ژنەیشی کە کەڕ بوو یادی ئەدا دوو کوڕ و دوو کچی لێ بوو، بەڵام هیچیان بۆ نەمایەوە و هەر بە منداڵی مردن. خۆیشی واتە بێڵ کە لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و دوو زایینیدا ڕەگەزنامەی ئەمریکایی درایێ، لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و دوو زایینیدا کۆچی دوایی کرد. سەبارەت بە پۆلاندنی لەم لیستەدا و بەراوردکردنی بە مارکۆنی، سەیر دەکەین لە پلەیەکی نزمتردایە. راستییەکەیشی ئەوەیە، تەلەفون دوو سروشتی تایبەتی تیادا بەدی دەکرێ، یەکەمیان ئەوەیە کە ناکرێت هەرچی ئێزگە تەلەفونییەکانی جیهانە بگۆڕێت بە ئێزگە رادیۆییەکان، دووەمین، ئەو ڕێگە سەرەکیەی کە گراهام بێڵ گرتبوویە بەر بۆ پەیدا کردنی دەنگ لە تەلەفوندا، لەوە پێش لە سەردەستی داهێنەرانی ئامێری بەڵندگۆ و ڕادیۆ و تۆمارکەر و چەند ئامێرێکی تر بە ئەنجام درابوو. جا ئەمانەیش ببوونە ڕێخۆشکەرێک بۆ داهێنانی تەلەفون.